جۆن گۆتۆنبێرگ بە داهێنەری چاپەمەنی دەناسرێت، بەڵام پیشەی بریتی بووە لە پەرەپێدانی ڕێگەی سەرەتایی لە خستنەکاری پیتە بزوێنەکان و ئامێری چاپ بە ڕێگەیەک کە فرەجۆر نووسراوی چاپ ئاسان کرد بە خێرایی و بە وردی ئاشکرا و دیارە کە هیچ داهێنانێک بە تاکەکەسێک قەوارەی خۆی ناگرێ ئەمە بەسەر چاپەمەنیشدا دەچەسپێت. مۆرهەڵکەندن و ئیمزای گەورە لەسەر هەمان ڕێگەی چاپەمەنی کە دەکرا لەلایەن چینەکانەوە بە چەند سەدەیەکیش پێش گۆتێنبێرگ دەزانرا. نووسراوێکی چاپکراو دۆزراوەتەوە، مێژووی دەگەڕێتەوە بۆ نزیکەی هەشت سەد و شەست و هەشت ی زایینی، هەروەها لە ڕۆژئاوایشدا چاپەمەنی پێش گۆتێنبێرگ دەزانرا. چاپەمەنی ئەو کاتەیش بەهۆی تەختەدار و تاشە بەردەوە بووە کە توانراوە چەند نووسینێکی لێ بگیرێتەوە، بەڵام ئەم کارە لە زیان بەو لاوە هیچ سوودێکی ئەوتۆی نەبووە، چونکە دەبوایە بۆ هەر نووسینێکی نوێ تەختەدار و تاشە بەرد ببڕایە ڕێک و پێک بکرایە، لەبەر ئەوە ئەم ڕێگەیە لەبار و بەکار نەبووە بۆ بەرهەمهێنانی فرەجۆر لە نووسینی جیاجیادا. هەندێک جار دەڵێن هاوبەشیی گۆتەنبێرگ لەم بوارەدا بریتی بووە لە داهێنانی پیتە بزوێنەکان، بەڵام تەنانەت ئەمەیش هەر لە چیندا لە نزیکەی سەدەی دوانزەمدا داهێنراوە لەسەر دەستی کابرایەک بە ناوی بای شینگ. ئەو پیتانەی کە بەکاری دەهێنان دروست کرابوون لە جۆرە قوڕێک کە ئەوەندە خۆی نەدەگرت، بەڵام پیاوانی چینی و کۆریاییەکان چەند دەستکارییەکی باشیان تیادا کرد. کۆریەکان پێش گۆتەنبێرگیش پیتی میتاڵیان بەکاردەهێنا. دەوڵەتی کۆریا هان و پاڵپشتی دەزگای پیتسازی چاپەمەنی ئەدا لە سەرەتاکانی سەدەی پانزەیەمدا. بەم هەموو بەڵگانەوە دەتوانین بڵێین هەڵەیە گەر بیر بکەینەوە لە بایشینگ و دایبنێین بە کاریگەرێک لەم بوارەدا. لە ڕاستیشدا ئەوروپا هیچ شتێکی دەربارەی پیتە بزوێنەکانی نەزانیوە وەک لە چیندا بەکاردەهێنرا، بەڵام سەربەخۆیانە گۆڕانکارییان تیادا کردووە. سەیر ئەوەیشە کاتێک ئەوروپاییەکان پێشکەوتوانە دەستیان کردە چاپەمەنی لە چیندا هێشتا ئەوەندە باو نەبوو. لێرەدا چوار کەرەستەی سەرەکیی گرینگ هەیە لە چاپەمەنیدا، یەکەم، پیتە بزوێنەکان و دانانی لە جێگەی خۆیدا، دووەم، ئامێری چاپ، سێیەم، جۆرێکی گونجاو لەو ئاوێتە کیمیاییانەی بەکاردەهێنرێن. چوارەم، دۆزینەوەی ماددەیەکی شیاو واتە کاغەز کە لەسەری چاپ بکرێ. زرنگی و هونەری گۆتەنبێرگ لە چاپەمەنیدا دەگەڕێتەوە بۆ چۆنێتی کۆکردنەوەی ئەو کەرەستە و پێویستیە گرنگانەی کە لەسەری دواین و دانانی لە ڕژێمێکی بەکار و هەرزان بەها و هەمیشە بەرهەمدا. گۆتێنبێرگ ئەو بەرهەمە کاریگەری بە کردار پێشکەش بە جیهان کرد کە ئەمەیش یەکێکە لەو دیمەنە ژیارییانەی نوێی پسات. دەربارەی ژیانی گۆتێنبێرگ ئەوەندە نازانرێ، بەڵام ئەوەی کە دیارە ئەوەیە نزیکەی ساڵی هەزار و چوار سەد ی زایینی لە شاری مینزی سەر بە ئەڵمانیا لەدایکبووە. لە ناوەڕاستی سەدەی چوارەمدا دەستی داوەتە چاپەمەنی. باشترین پەڕاو کە چاپی کردووە ناسراوە بە، تەوراتی گۆتەنبێرگ. پێوەی دیار نەبووە کە کارمەندێکی سەرکەوتوو بووبێ لە ژیانیدا. تەنانەت نەیشی توانیوە بە هۆی داهێنانەکەیەوە دەوڵەمەند بێ. دەڵێن گوایە بە هۆی هەرا و ناکۆکییەوە ڕاپێچی دەکەن بۆ دادگا. یەکێ لەو سزایانەی دادگا زەوتکردنی ئامێری چاپەکەی دەبێت و دەدرێ بە هاوکارەکەی کە ناوی یۆهان فاست بووە.